ئایا هەموو ناوەکانی خی گەورە دروستە مرۆڤەکان لە خۆیانی بنێن نەخێر هەندێک ناو هەیە دروستە و هەندێکی دروست نییە پێویستە وشەی عبدی لە پێش بێت ئەنی بۆ نمونە خالق تۆ ناکرێ ناو لە خۆت بنەی خالق دەی بڵێ عبد الخالق الله هە دروست نییە بەداخەوە هەندێک کەس ناوێ ئاڵایە ئاڵا سپی و ئاڵا ڕەش و نازام ئاڵا شین و کاکەڵا و ئەوانە هەر دروست نی برا بە هیچ شێوازێک دروست نییە فەرمە تازە منداڵمان بووە ئایا دایکی کە نەتوانێت دەبێت بە ڕۆژوو بێت پێ تازە منداڵت بووە هەر نابێ حرامە لەسەری دایکی بە ڕۆژوو بێت مادام لە حاڵەتی زەیسانی دابێت نابێ بە ڕژوو بێت ئەگەر یەکێک وەفات بکات بڵێت کە مردم تازیم بۆ دامەنێت کە دوای خۆی تازیان بۆ دانا ئایا ئەو مردوو گوناهبار دەبێت نەخێر تاوان لەسەر خۆی نییە وەسیەتی کردو بە قسەیان نەکردووە هیچ تاوانی لەسەر نییە تامکردنی چێش دروستە لە کاتی بەڕۆژوبوون دروستە بە ئەندازەی تێگەیشتن لە چێشەکە ئینشاءڵا و ئەمەرجێک قوتی نەدات خەتە زۆر ورد نووسراوە تێی ناگەم ئایا دەتوانین دوای تەڕاوی حشە و نوێش بکەیت براکەم پێغەمبەری خوا علیە سڵاو سلام دەفەرمە ئیجعلو ئاخر صلاتکم بلیل ویترا ئەخیر نوێشتان لە شەودا با ویتر بێ بەڵام هەر لە خۆشیەوە هاتووە سەڵات سلامی خوای لەسەر بێت کە دوای وتر دوورکەعات سنەتی کردووە تۆش بۆ تێ ئەوە بکەیت بەڵام کە ویترت کرد بە جەماعەت و لەگەڵ ئیمامدا تەراویحت کرد شەو بۆ سحور بۆ پارشێو کە هەڵدەستیتەوە بۆ تێ دەستنوێش هەڵگریتەوە و دوورکەعات سنت دەکەیت و خوا دەپاڕیتەوە دوعا دەکەی کارێکی باشە انشاءله ئەمما بڵی دیکە مەعادە دوای ئەوە هەڵدەستمەوە دیسان دەست دەکەمەوە بە شەو نوێژێکی تر شتیوان نییە والله عالم ئامژگاری چییە کە سوێن بەغیری خوا دەخۆن ئامۆژگاری بەوەی تەقوای خوای گەورە بکەن لە خوا بترسن ئەو کەسانی کە سوێن بەغیری خوا دەخۆن ئەمە تاوانێکی گەورەیە پێغمبەری خوا عليه الصلاة والسلام دەفەرمێ من حلف بغير الله فقد كفر أو أشرك هەر کەسێ سوێن بەغیری خوا بخوا و کفری کردو شەرکی بەخوا داناوە من كان حالفا فليحلف بالله هەر کەسێ سوێن دەخوا با سوێن بەخوا بخوا دروست نییە براکەم بڵێ بە بەسەری باوکم یا بە ناموسم یا بە شەڕەفم یا بە برایەتیمە بەو هەر شتێکی تر بێ بۆ نمونونەکە لە ناو خەڵکدا هەیە ئەوە هەمووی کوفرە بە هیچ شێوازێک دروست نییە بۆچی هێشتا وەسوسی شێتان ماوە لە کاتێکدا مانجی ڕەمەزان لە مانجی ڕەمەزاندا بەستراونەتەوە براکەم خۆشێتانەکان لە ناو نەچوونە بەستراوەتەوە بەڵام دەتوانێت وەسوسە هەر دروستکە ئایا پێغمەری خوا عليه سڵ سلام چۆن بەرز بووە بە ڕوح یاخود خۆی خۆی بەرز بووە بە ڕوح و بەلاشەیەوە و یەقەضەتەن بە خەبەریش بوو نەک لە خەودا بەرزکرایەوە شەوی ئیسراء و معراج ئایا زەکات بە کافر دەچێت نەخێر بە کافر ناچێت ئللا مؤلفت قلوبهم نەبێت ئەوەش ئیشی من و تۆ نیە براگیان ئەوە ئیشی دەوڵەتەکە پێیان بدات ئایا خەوی پێشنوێژی ئێوارە دروستە وەکو دروستێتی دروستە بەڵام جانبی تەندروستی و زۆر جاروا هەیە ئینسان کە پێش مەغیب دەخەوێت زیاتر لاشەی پێ تێک دەچێت نەگیسراحەتی لێ بکە لەسەر سیفات و ئەحکامەکانی وەکو ناوە جوانەکانی ئەو هەموو یغفر لمن یشا یرحم لمن یشا ینی هەرچی بە سیغەی فعل هات پێ هەموو سیفەتە براکەم هەموو سیفەتی خی پەروەردگارە کە خی گەورە دەبورێ خی گەور ڕحم دەکا إن الله يرضى يغضب أو أنا هم صفاتي خواهي پروردگارا ئایا گەر لە ناو نوێژدا بووین دروستە وەڵامی سەلام بدەینەوە تەنها بەدەست وەڵام دەدەیتەوە پێغمەری خوارێ ساسەم ئاوای کردو براکەم کە ناو نوێژدا بووی کەسێک کات سەلامی کرد ئاوا دەکەیت هیچی تر نا بەڵام ئەو کەسانش کە دێنن نوێژ مزگەوت و پێویست ناکات لە هەر لە دوورەوە بە نەنگێکی بەرسەلام عیکم حەموو نوێژ خوێنان مەشغوڵ بکەی کە دەیتە ڕیزەوە بزانە لە کوێ گەشتیتە ڕیزەکەەوە لە تەنیشت خۆت ئەو یەک دوو کەسەی تەنیشتت باگوێ لەبێ سەلام عیکم نەکەر هەمووی چکە مزگەوتێکی ئەوە سهزار کەس دەبە ماشاءله دوهزار کەس بێتە مزگەوتەوە هەر دوهزار کە سەسلام عیکم نابێ هیچ ئاگامان لە نوێژ بێت هەر عیکم سلام هەر دەبێت دەست بەرزکەینەوە عیکم سلام ئەمە غەڵەتە براگە مخالفی سنەتە جیاوازی چییە لە نێوان واحد و ئەحد لەگەڵ علی و ئەعلا باسمان کرد براکەم علی و ئەعلا ئەعلا اسمی تەفضیلە یعنی بەرزترین خی گەورە بەرزترینە و ئەحدیش وتمان تەنها بخوای پڕدگار بەکاردێت لە ئیثباتدا فرۆشتنی سیارە بە چەک دروستە بە شێوەیەک ئەگەر بە پارە بیفرۆشێ بە 75 وەڕقێ بەڵام بە چەک دروستە انشاءله دایکم دەچێتە ختمی بە کۆمەڵ ئایا جائیزە من بۆم ڕوون کردوەوە کە جائیز نییە بەڵام ئەو دەڵێت نیەتم لەبەر خوایە وە دەڵێت چەند کەسێک ئەگەر ئەو خەتمە نەبێت قورآن ناخوێنن بۆیە ئێمە دەیکەین داوای ڕوونکردنەوەی تۆی لێکردووم تکایە بۆمان ڕوونکەوە خوا پەداشت کاتەوە ئەگەر مەبەستیان مەبەستی فێرکردنی چەند کەسێک بێت ئەو کەسانە قورئان نازانن بۆی کە لەگەڵیان بخوێنێ فێربن و بیخوێنەوە ڕاست بیخوێنەوە ئەوە دروستە انشاءله ئەمما هەر ئەوە بێدەی بەیەکەوە قورآن بخوێنینەوە ختمی بکەین ئەمە مخالفی سنەتە بەڕێزەکەم نابێ شتێک کەی کە مخالفی سنت بێ بانیەتیشت خوا بێ تەنها نیەت کافی نیە و کووتمان دەبێ ئیشەکەشت موافقی شریعت و سنت بێ کارێک مەکە کە پیامبری خوالی ساسەلام و سەحابە نەیان کردبێ فەرمی من ئەوەنە خەونی خراپ دەبینم هەندێک جار هەندێک جاریش بەڕاست دەردەچێت ئایا چ دوعاەک بخوێنم بۆ ئەوەی خەوی خراپ نەبینم پێش خەوتن براکەم دەستنوێش بگرا و زگرەکانی پێش خەوتن بکە انشاءله وەکە خەوی خراپیشت بینی مەگێڕەوە باسی مەکە پنا بەخوا بگرە لە شەڕی ئەو خۆی کە بینیوتە ومەیکەوەسوسەیەک لە دڵی خۆتدا و خەفەتی بۆ مەخۆ جوێی پێمەدە انشاءله زەرەر نابێت داپیرەم موچەی باپیرم وەردەگرێت کە باپیرەشم ئەمری خوای کردووە دروستە ئەو پارەیە بە کوڕەکانی بدات هەنی کە موچەی مردوو وەربگرن حرامە کە ئینسان مرد تەواو موچەی نامێنێت ئەما کە شتێک بێت دوایی بدرێ بە خێزانەکەی یعنی وەکو قانون ئەمە قەیناکە بەڵام یەعنی نەمرێندرابێت لە قانووندا هەر وا حکوومەت وا بزانێ زیندووە و پارەکەی بدەنێ ئەمەیان حەرامە من دوکاندارم شاگردێکم هەیە لە هەمان کاتدا برایەکیشم برایەکم بێ ئیشە دروستە شاگردەکەم ئیزن بدەم براکەم بخەمە شوێنی وەکو درستێتی دروستە خۆت حڕیت و ئازادیت بەڵام کە ئەویش بێڵیتەوە چاکتر و باشتر و مەکارمی ئەخلاقە ئەمە خۆت ئازادی لەوەدا ئایا دەرزی بۆ نازم بۆ دوانە ددانەوە بۆی دوو مناڵی بێکەوە بێ جاشتی وا هەیە نازانم وەڵا ملحدێک دەڵێ ئەگەر خوا لە هەموو شتێک مەزنترە چۆن دێتە ئاسمانی دنیا خی پەرۆدگار براکانم لەیسە کە مثلیه شەی لەیسە کە مثلیه شەی هیچ شتێک وەکو خی پەرۆدگار نییە ئەو جارە ولا يحيطون بشيء من علمه ولا يحيطون بشيء من علمه ئێمە زۆر شتەیە ئحاڵتەی پێ ناکەین کاتێکیش کە دەڵێن خی گەورە دێتە ئاسمانی دنیا نەمان وتوە خی گەورە بچووک دەبێتەوە دێتە ناو ئاسمانی دنیا کە شتی وای نەوت کەس ئەو قسەی نەکردووە دێت چۆن دێ ئێمە نازانین ئەوجا ئاسمان چۆنە دێتە ئاسمان دنیا چۆن دێت نازانین کەس نەهاتووت پێێتی ئاسمانی دنیا غورفەیەەکە خوای گەورە دێتە ناو ئەو غرفەیە تاوەکو ئەو مولحیدە بێ ڕەخنە بگرێت ئێمەی مسلمان نەمان وتوە ئاسمانی دنیا غرفەیەکە بۆ نمونە یعنی حەجمێکمان بۆ ئاسمانی دنیا دانابێ ئەو جا بڵین وڵا خی گەورە دێتە ناو ئەم غرفەیە ئەوە بچوچیکەینەوە شتی ئەمە نەوتوە و کابرای ملحید هەرچەندە ڕەخنەش بگریت شوبهاتەکانیان پوچەڵە باجارەبی لەوە بکاتەوە لە کوێوە هات خۆی بە ئەو لغزە حلکات کێ تۆی هێنا چۆن دروست بوویت بیر لەوە بکەوە بەوە سەرقاڵ بە ئەمما ئێمەی مسلمان الحەمدلله واللهی نەک لە هەزار و لە سەتا لە ملیۆن ملیۆن ملیارها یەکیش گومانمان نییە لە دینەکەمان سوپاس بۆ خی گەورە بەڵام ئێوەی ملحیت لە گومڕایی و شک و گومان و وەسوەسە و نەخۆشی دەرونیدا دەژین و دەتلێنەوە ئایا تا چەند دروستە مەلای ئاینی پارە وەربگرێت لە ژن مارە بڕیندا من پرسیارە وەڵام نادەمە برا من خۆم وەری ناگرم بە فەزلی خی گەورە بەڵام وەڵامیشی نادەمەوە با کێشێکمان بۆ دروست نەبێت تکایە وەڵام ئەمە سێم جارە پرسیار دەنێرم براکەم کە خۆت چاک دەزانیت ئایا سرعەتێکی وا بوویت فعلا نەتوانیوە سەیتەرە بەسەر خۆتدا بکەیت و بوەستیت بۆ ئەوەی کابرا نێتە ژێر تۆ و نەمرێ نەتوانی سەیتەرە بەسەر خۆتدا بکەی خۆت دەزانی ئێستا ئمە نازانیت خۆت خۆت لە پێشچوە چۆن بووە سرعەتەکە دوا بوو نەتوانی سەیتەرە بکەیت و فعلا لێتدا کە هاتە پێشت یا هیچ لە پەیوەندی بە تۆ نەبووە تۆ سەد و پەنجا و پێنج ڕۆیشتووی یا سەد و دە ڕۆیشت پای یا سەد ڕۆیشت پای ئەوە هەر دەبوو ئەگەر حاڵەتی یەکەمیانە لەسەر تە کە حاڵەتی دووەمیانە هیچ پەیوەندی بە سەد و پەنجا ڕۆیشتنەکەی تۆ نییە قەزیەکە ئەو هەر خۆی هاتۆ هەر تووشی دەبوو بەو شێوازە ئەوە هیچ لەسەر تۆ نیە انشاء الله تعالى الحمد لله وصلى الله وسلم على رسول الله بارك الله